ئەو زانا مەزنەی کە تەکنیککاری کوتانی خاس و ئاسان کرد بە ڕێگەیەکی پاک و ڕێکوپێک بۆ خۆپاراستن لەو نەخۆشیە سامناکەی کە ناو دەبرێت بە ئاوڵە یان خوریکە. لەم سەردەمەی ئێستاماندا پاش ئەوەی کە ڕێکخراوی تەندروستی جیهان ئاشکرای کرد کە جیهان بە سایەی جینێری مەزنەوە پاک بۆتەوە لە نەخۆشی ئاوڵە دەبێت ئەوەیش لە یاد نەکەین کە ئاوڵات چەنێ نەخۆشییەکی بەسام و درم و کوشندەیە بە ڕادەیەک کە لە سەردەمێکدا سەرانسەری ئەوروپای گرتبووەوە و نزیکەی لە سەتا دە تا لە سەتا بیستی لێ مران، ئەوانەیش کە دەمانەوە نزیکەی لە سەتا دە تا لە سەتا پانزەی سەر و سەکوتیان ناشرین و کونجاوی دەبوو. ئەم نەخۆشییە وە نەبێ تەنها هەر لە ئەوروپایدا بوو، بەڵکو چەندین وڵاتانی تری وەک ئەمریکای باکوور و هیند و چین و شوێنی تری گرتبووەوە، ئەو شوێنانەی کە ئەم نەخۆشیەی تیادا دەردەکەوت بە زۆری منداڵ تووشی دەبوو. بەڵام ئەوانەی کە تووشی دەبوون و لە مردن ڕزگاریان دەبوو جارێکی تر تووشی نەدەبوونەوە. ئەم دیاردەیە بەرە بەرە لە وڵاتە خۆرەڵاتەکاندا ڕەچاو دەکرا و کوتانیان هێنایە ناوەوە. ئەویش بە دەرهێنانی کەمێ لە زیچکاوی نەخۆشیەکە و کەسێکی ساغیان پێ دەکوتا. ئەم دیاردەیە دەماودەم گەیشتە ئینگلتەرا پێش بە دەرکەوتنی جینێر، هەتاوەکو جینێر خۆیشی لە تەمەنی هەشت ساڵیدا کوترا. بەڵام بەم ڕێگەیە ماکی ترسناکی هەبوو. زۆربەی ئەوانەی بەم ڕێگەیە دەکوتران بەرگرییان پەیدا دەکرد لە دژی ئەو نەخۆشییە گەر نەمردنایە. بەڵام ماکی نەخۆشییەکەیان پێوە دەردەکەوت. دووچاری هێڕشێکی پیس و سەخت دەبوون و سەروسەکوتیان ناشرین و ترسناک دەبوو بە بڵۆقی کێمدار. لەبەر ئەوە زۆر بە کارێکی پێویست دەزانرا بۆ خستنەگەڕی باشترین ڕێگەیەک بۆ بەرهەڵستی ئەم نەخۆشییە بێ ئەوەی ناشرینی و نەنگی لە لەشی مرۆڤدا بەجێبهێڵێت. جینێر ساڵی هەزار و حەوت سەد و چل و نۆ ی زەینی لە شارۆچکەی بێرکلی سەر بە هەرێمی گلۆشستەری ئینگلترا لەدایک بووە. لە تەمەنی دوانزە ساڵیدا لە ژێر دەستی پزیشکێکی نەشداردا دەیخوێند و زانستی توێکاری فێربوو لێوەی. پاش ماوەیەک کەوتە پزیشگەری لە نەخۆشخانەیەکدا. لە ناوەڕاستی چلەکانی تەمەنیدا ناوی دەرکرد بە پزیشکێکی نەشداری چوست و کارا لەو ناوچەیەدا. جینێر ئەو پەند و بڕوا پێشینانەی بیستبووەوە کە باو بوو لە نێو دانیشتوانی ناوچەکەیدا، گەر هەر کەسێک تووشی ئاوڵەگا بێت، نەخۆشییەکی سووکە تووشی چێل دەبێت و تەشەنەیش دەکات بۆ سەر مرۆڤ. ئیتر تووشی سووکە ئاوەڵە نابێت. هەرچەندە ئاوەڵەگا بۆ مرۆڤ زیانبەخش نییە، بەڵام نیشانەکانی تا ڕادەیەک لە سووکە ئاوەڵە دەچێت، لێرەدا جینێر ئەو وتە و بڕوایانەی لای خۆی گەڵاڵە کرد. ئنجا بیری لەو ڕێگەیە دەکردەوە کە ئەگەر مرۆڤێک بە ئاوەڵەکە بکوترێت، لەوانەیە بە دڵنیاییەوە ببێتە ڕێخۆشکەرێک بۆ بەرگری لەو سوکە ئاوڵەیە. لە ساڵی هەزار و حەوت سەد و نەوەد و شەش ی زاینیدا، جینێر ئەم تێبینیەی لە منداڵێکی هەشت ساڵاندا تاقی کردەوە و بە کێمی ئاوەڵەگا کوتای. منداڵەکەیش تووشی ئاوەڵەگا بوو. ئنجا لە دواییدا بە کێمی سوکە ئاوڵە مرۆڤ توشی دەبێت مناڵەکەی کوتایەوە جارێکی تر لە ئەنجامدا سەیری کرد هیچ کاری تێناکات و هیچ نیشانەیەکیش لێوەی دیاری نادا لەمەوە بۆی دەرکەوت کە ئەم منداڵە بە هۆی کوترانەکەی پێشویەوە بەرگری پەیدا کردوە بەرامبەر بەو دوو جۆرە ئاوڵەیە لە پاش چەند زانستگەرییەکی تر، ئەنجامی کارەکانی لە پەرتووکێکدا ڕەنووس کرد و ساڵی هەزار و حەوت سەد و نەوەد و حەوت ی زایینی لەسەر ئەرکی خۆی بڵاوی کردەوە. دوابەدوای ئەمیش چەند نووسراو و وتارێک دەربارەی ئەم کارە مەزنە و ئەنجامەکانی بڵاو کرایەوە. پاش ئەوە ئیتر کوتانی ئاوەڵا بە زوویی بڵاو بووەوە لە ئینگلترا. هەر دەست بەجێش بووە فەرمانێکی تەوزیمی لە سوپا و نیرۆی دەریاییدا، خێرا بە جیهانیشدا بڵاو بووەوە. جنری مەزن و نەبێ لە دوای ئەو دۆزینەوەیە چاوی لە دەوڵەمەندی بووبێت. پۆل پۆل خەڵک دەهاتنە لای و بە خۆڕایی دەیکوتان. لە سەر ئەم کارە مەزنەی پارلەمانی ئینگلیزی خەڵاتێکی دە هەزار جنێی ئەستەرلینی پێ بەخشی، پاش ماوەیەکی تریش بیست هەزار جنێی پێ بەخشی، جگە لە چەندین مەدالیا و نەوازی باڵا کە پێشکەشی کرا. زۆر بە شکۆمەندییەوە خۆشنوودی و پیرۆزباییان لێ دەکرد. جنێر خاوەن خێزان بوو، سێ منداڵی هەبوو، نزیکەی حەفتا و سێ ساڵ ژیا. لە سەرەتاکانی ساڵی هەزار و هەشت سەد و بیست و سێ ی زایینیدا هەر لە زادگاکەی خۆیدا کۆچی دوایی کرد.